چۆن هند ئازادی خۆی دەست بخاتەوە؟ لاپەڕە نۆ و نۆ. خوێنەر من قسەکانت دەربارەی شارستانێتی بە هەند وەردەگرم بەڵام پێویستم بە هەندێک کات هەیە بۆ بیرکردنەوە لەوە چونکە من ناتوانم بە یەک جار لەوە تێبگەم و قوتی بدەم بەڵام ئەگەر ئێمە بەو شێوەیە تەماشای پرسەکان بکەین ئەدی چۆن هەند دەتوانێت ئازادی خۆی دەست بخاتەوە گاندی، من چاوەڕوانی ئەوەت لێ ناکەم بە یەک جۆر ڕوانگە و بۆچوونی من پەسەند بکەی و وەربگریت. ئەرکی سەرشانی من ئەوەیە کە ئەم ڕوانگەیەم بۆ هەموو خوێنەرێکی وەکی تۆ بخەمە ڕوو. پشت بە کاتیش دەبەستم بۆ ئەوەی ئەو کارە جێبەجێ بکا. پێشان بەڵام بە جۆرێکی ناڕاستەوخۆ قسەمان لەسەر شیاوێتی ڕزگارکردنی هند کرد. ئەمێستا بە جۆرێکی ناڕاستەوخۆ لەو بارەیەوە دەدوێین. ڕاستیەکی دانپێدانراو هەیە لای هەمووان بەپێی ئەو ڕاستیە لەناوبردنی هۆکاری نەخۆشی دەبێتە هۆی لەناوبردنی خودی نەخۆشیەکە خۆی، سەبارەت بە هندیش لەناوبردنی هۆکاری کۆیلایەتی دەرفەتی ئەوە بۆ هند دەڕەخسێنێت کە ئازادیەکەی دەستبخاتەوە. خوێنەر. گەر پرسەکە بەو جۆرە بوایە کە تۆ دەڵێیت و شارستانێتی هندی ڤاڵاترین شارستانێتەکان بوایە، ئەدی چۆن ڕاڤەی ملدانی دەکەیت بۆ ستەمی کۆیلایەتی؟ گاندی. گومانی تێدا نییە کە ئەم شارستانییە باشترە. بەڵام وەک خۆت دەزانیت شارستانێتەکان بە چەندین تاقیکردنەوەدا تێدەپەڕن. ئەو شارستانێتیانەی کە سەرکەوتوانە ئەم تاقیکردنەوانە دەبڕن دەبنە شارستانیە باشەکان. ئەوە کە نەفتی و لاوازی ڕۆڵەکانی هندە کە بووە هۆی هەرەسهێنان و پاشەکشەکردنی شارستانێتی هندی هێزی خۆشی دەسەلمێنێت ئەگەر توانی بە بێوەیی لەم شکۆ توندە قوتار بێت و بێتە دەرەوە. وێڕای ئەوە خۆ هەموو هند ملی بۆ ئەم تاقیکردنەوەیە نەداوە و ئەم شکۆ تەنها بەر بەشێکی کەوتووە، ئەویش ئەو بەشەیە کە بە شارستانێتی خۆرئاوا کاریگەر بووە و بۆتە کۆیلەی نوێنەرەکانی. وەک چۆن ئێمە جیهان بەو پێوەرە سادەیە کە ئاشناین دەپێوین، هەروەها بڕواشمان وایە تێکڕای جیهان ملکەچی ستەمی کۆیلایەتییە، چونکە ئێمە خۆمان ملکەچی ئەو ستەمەین. بەهۆی ئەم بارە نالەبارەی ئەمێستاشمانەوە، بڕوامان وایە کە باری هەموو هند هەر بەو جۆرەیە، بەڵام ڕاستییەکەی وا نییە. بەڵام لەگەڵ ئەوەشدا ئێمە کۆیلایەتی دەدەینە پاڵ هەموو هند، لە کاتێکدا کە دەزانین ئێمە هەر خۆمان کۆیلە و بندەستین. ئەگەر ئێمە لە دەست کۆیلایەتیمان ئازاد بین، سەرجەم هندیش ئازاد دەبێ. هەر کاتێک بەم چەشنە بیرمان کردەوە، ئەودەمە دەتوانین پێناسەی سەربەخۆیی بکەین، چونکە سەربەخۆیی ئەوەیە مرۆڤ خۆی پیادەی بەڕێوەبردنی کاروباری خۆی بکات. بەم پێیە سەربەخۆیی پەندە بە ئێمەوە. ئەمەش شتێک نییە ئەندێشەیی بێت. بەڵام هێندە بەس نییە کە نەرێنی بین، چونکە ئەو سەربەخۆییەی کە من دەمەوێت، ئەگەر بۆ هەر کەسێک بڕەخسێت کە دەستی بخات بە درێژایی ژیانی هەر بانگەشەی بۆ دەکات. ئەوە تاقیکردنەوەیەکە پێویستە لەسەر هەموو مرۆڤێک پیایدا تێپەڕێت. چونکە مرۆڤێک کە نقمی ئاو بووبێت ناتوانێت نقم بوویەکی تر ڕزگار بکات ئەگەر ئێمە کۆی لەبێن بێهودێ لافی ئەوە لێ بدەین کە لە تواناماندا هەیە گەلانی دیکە ڕزگار بکەین پێم وابێت ئێستا دەرکی ئەوەت کرد کە بۆچی نابێ ئامانجی یەکەممان دەرکردنی بەڕیتانیەکان بێت لە هەند چونکە گەر ئینگلیزە نیشتەجێکانی هەند توانیان باوەڕ بە پرەنسیپەکانی شارستانێتی هندی بهێنن ئەو کاتە ئێمە لە تواناماندا دەبێت بە بوونیان لە نێوانماندا ڕابین. بەڵام گەر ئەوان بیانەوێت لە پاڵ دەستگرتنیان بە پڕەنسیپەکانی شارستانیەتە خۆرئاوایەکەیانەوە لە هەند بمێننەوە، ئەوا لە نێو ئێمەدا شوێنیان نابێتەوە و ئەوە تەنها پەیوەندی بە ئێمەوە هەیە. خوێنەر، ئەوە لە چەشنێک لە ئەستەم بەولاوە زیاتر نییە کە ئینگلیزێک ببێتە هندی. گاندی، ئەم جەختکردنەوەی تۆ مانای ئەوە دەگەیەنێت کە لای ئینگلیز هیچ مرۆڤدۆستییەک بوونی نییە. پرسیارەکە بۆ زانینی ئەوە نییە کە داخۆ ئەوان لە توانایاندا هەیە یان نا، چونکە گەر ئێمە پەرۆشی ڕێکخستنی ناوماڵی خۆمان بین، ئەو کاتە تەنها ئەوانەی تیایدا دەمێننەوە کە لە توانایاندا هەیە تیایدا بژین و گوێڕایەڵی سیستەمەکەی بن. هەرچی ئەوانی دیکەشە بە جۆرێکی خۆبەخۆ و بێ ئەوەی کەس داوای ئەوەیان لێ بکات دەڕۆن و جێی دەهێڵن. هەموو یەکێکیش لە ئێمە تاقیکردنەوەکان فێری ئەوەی کردووە کە هەمیشە کاروبارەکان بەو چەشنە جێبەجێ دەکرێن. خوێنەر، بەڵام تا ئێستە ئەوە لە مێژوودا ڕووی نەداوە. گاندی، بڕوابوون بەوەی ئەو ڕووداوەی تا ئێستا لە مێژوودا ڕووی نەداوە مانای وایە کە هەرگیز ڕوونادات، تانەدانە لە توانای مرۆڤایەتی بە تانەی خامۆشی و خلیچکی. هەرچۆنێک بێت باشتر وایە شوێن ئەوە بکەوین کە ئەقڵمان لەبارەیەوە سروشمان پێ دەدات. چونکە گەلان هەموویان هەر لە هەمان هەلومەرجدا ناژین. بارودۆخی هێندیش لە وێنەی دەگمەنە و ئەو هێزەش کە هەیەتی هیچ بەربەستێک ناتوانێ بەری پێ بگرێت. هەر بۆیە ئێمە پێویستمان بە پشتبەستن بە مێژووی خەڵکانی تر نییە. من ویستم سەرنجی تۆ بۆ ئەوە ڕابکێشم، لە کاتێکدا کە شارستانییەکانی تر دووچاری شکست بوون، شارستانێتی هند توانی بژی و بەردەوام بێت. خوێنەر. من چیتر دەستم لە گوێگرتن لێت هەڵگرت. ئەوەی گومانیشی تێدا نییە ئەوەیە پێویستە بە هێزی چەک ئینگلیز بکەینە دەرەوە. هەتا ئەوان لە وڵاتماندا بمێنن هەرگیز ئارامی و ئاسوودەیی بە خۆمانەوە نابینین. یەکێک لە شاعیرەکانمان گەیشتبووە ئەو باوەڕەی کە کۆیلە تەنانەت مافی ئەوەی نییە خەونی پەتی خەون بە بەختیاریشەوە ببینێت. بوونی ئینگلیز لە وڵاتەکەماندا ڕۆژ لە دوای ڕۆژ لاوازترمان دەکات. ئەو مەزنییەی کە هەمانبوو نەمانماوە و سیمای گەلەکەمان سامناک بووە. ئەوان وەکی گژ و گیا و ڕووەکی مشەخۆر وڵاتەکەمانیان داگیر کردووە، هەر بۆیە پێویستە بە هەر نرخێک بێت لە نێویان بەرین. گاندی، تۆ بڕیاری خۆت دەدەی و ئەوە لەیاد دەکەیت کە تا ئێستا دەربارەی دوواین. ئێمە هەلی ئەوەمان بۆ ئینگلیز ڕەخساند کە بێنە نێو وڵاتەکەمانەوە و لە نێویدا هێشتماننەوە. بۆچی ئەوەت لەبیر چووەوە کە ئێمە بەهۆی شوێنکەوتنی پڕەنسیپەکانی شارستانیەکی ئەوانەوە سەبارەت بە شیاوێتی مانەوە لە هەندا دەستگیرۆیمان کردن چۆن داخی دڵی خۆتت پێیان ڕەشت پێویستە داخی دڵت بە شارستانیەکەیان هەڵبڕژیت ئەگەردان بنین بە پێویستی دەرکردنی ئینگلیز لە هەند بە زەبری چەک بە بڕوای تۆ ئەو کارە پێویستە بە چ جۆرێک جێبەجێ بکرێت خوێنەر بە هەمان ئەو شێوەیەی کە ئیتاڵیا گرتیە بەر، چونکە ئەو کارەی کە مازینی و گاریباڵدی کردیان ئێمەش لە تواناماندا هەیە بیکەین. تۆ ناتوانی نکوڵی لەوە بکەی کە ئەوان لە کەڵە پیاوەکان بوون.